ئەم لیستەی خوارەوە کۆمەڵێکن لە چەند جۆرێکی جیاوازی بەڵگە کە لە دیبەیتکردندا بەکاردەهێنرێن، یەکەم، سەرژمێری، دووەم، ئەنجامی توێژینەوە، سێهەم، بەڵگەنامەی مێژوویی، دەستنووس، ئەرشیف، چوارەم، زانیاری خڕکراوە. پێنجەم، تیۆری زانستی، شەشەم، ڕاستەقینەیەکی نکۆڵی لێنەکراو، حەوتەم، ئەنجامی تاقیگە زانستیەکان، هەشتەم، وێکچواندنی لۆژیکی حاڵەتێک بە حاڵەتێکی هاوشێوە کە پێشی دەوترێ پێوەرکاری قیاس، نۆیەم، وتە پیرۆزە ئاینیەکان. ئەگەرچی تا ئێستا لە ناوەندە ئەکادمییەکاندا و لە زانکۆدا دەقە ئاینیەکان بە بەڵگە هەژمار ناکرێن و ناخرێنە نێو چوارچێوەی میسقدایەتی ئەکادمیەوە بەڵام بۆ قسەکەرێکی بڕوادار مسلمان یا پەیڕەوکاری هەر ئاینێکی دی قاڵێکی بەهێزی گفتوگۆی زانستە کە بۆ قەنەعات پێهێنانی کەسێک تا بۆچوونەکەی ئیسپات بێت پەنای بباتە بەرلۆژیکی بەهاواڵاکان ئایین و سروشتیش لەو بەها باڵایەنەن کە سەراپای بیرکردنەوەی کلتوری کۆمەڵگەدا دەپۆشن و بوونێکی بەهێزیان لە بیر و باوەڕی تاکدا هەیە بۆیە دەشێت پارچە دەقێکی ئاینیی بکرێتە پێوەر بۆ ئیسپاتکردنی بۆچوونێک کە پەیوەستدارە بە کلتور ئەدەب، ئەخلاق ناسی، دەروون ناسی، فەلسەفە، یا هەر جۆرێکی دی لە زانستە مرۆییەکان. ئەگەرچی ڕەنگە دەقێک لە ئایینێکی دیاریکراودا بەڵگە نەویست و جێگەی بڕوا بێت، بۆ ئایینێکی دیکە جێگەی مشتومڕ بێ و بینای هیچ بۆچوونێکی لەسەر نەکرێت. بەڵام بۆ هەموو گفتوگۆیەکی زانستی، جگە، جێگەی خۆیەتی کە کەشێکی هێندە پڕ لە تێگەیشتن و لێبوردەیی لە پۆلدا بێتە ئاراوە، کە پەیڕەوکاری هەر ئاینێک ئەو مافەی هەبێت کە بگەڕێتەوە بۆ ئایدۆلۆژیە ئاینیەکەی خۆی لە هەوڵدانیدا بۆ پش ئەستورکردن بە بۆچوونەکەی دەیەم ئەزمموی تاک خۆی لەگەڵ چیرۆکی ڕاستەقینە بە جۆرێک لە جۆرەکان دەبن بە پاڵپشتیکار بۆ بۆچوونێکی دیاری کراوە هەرچەندە ڕێژی ڕاستی و دروستی ئەم جۆرە بەڵگەکاریە لاوازە هەندێک جار ئەزمونی کەسی لە دیبەیتکردندا بە بەڵگەی بەهێز داناندرێت بەڵکو تەنها بە ڕاز و یادەوەری و یاداشت هەژمار دەکرێت و میزداقیەتی ئەکادیمی وەکو پێویست نابێت چونکە ئەوەی لە ئەزمونی تۆی قسەکەر ڕاست بێت دەشێ بۆ ئەزمونی یەکێکی دیکە بۆ نمونە من یا ئەو هەڵە بێت بەڵام هەمیشە لە گفتوگۆی زانستیدا تاک مافی ئەوەی هەیە کە لە نێو کانیاوی هەڵقوڵاوی ئەزمون و چیرۆک و سەرگوزەشتەی ژیانی خۆیەوە بتوانێت قسە لەسەر بۆچوونێک بکە کە بە تێپەڕبوونی ڕۆژگار بۆی دروست بووە لێرەدا بە پەسەندی دەزانم پرسیارێکی گرنگ بخەمە ژێر توێکاری توێژینەوە و ڕامانەوە ئەویش ئەو پرسیارەیە کە ئایا مەرجە لە دیبەیتکردندا و دەنگەشەدا ئەگەر لایەکی گفتوگۆکە بەڵگەی بەهێزتری لە بەردەستدا بوو بە شێوەیەکی ڕەوانبێژانە تر و ڕوونتر بابەتەکەی خۆی خستەر و یا بۆچوونەکەی خۆی ئیسپات کرد ئەوا لە کەسی نەیار و بەرامبەری بێتە سەر بۆچوونی ئەو قەنەعەتی پێبهێنێت لە ڕاستیدا ماڵەتا پێویستی بە گەڕانەوە هەیە بۆ فەلسفەی دیبەیتکردن ئێمە بۆچی دیبیت دەکەین ئایا دیبیتکردن بۆ خستنەڕووی بۆچوونەکانە ئایا دیبیتکردن بۆ ئیسپاتکردنی بۆچوونەکانە ئایا دیبیتکردن بۆ ساخکردنەوەی ڕایەکی زانستە ئایا دیبیتکردن بۆ گۆڕینی ڕاوبۆچوونی کەسی بەرامبەرە ئایا دیبیتکردن بۆ گۆڕینی قەنەعەتی چەسپاوەکانی کەسی بەرامبەرە ئایا دیبیتکردن بۆ گەشتنە بەڕای سێهەم و نێوەندگیر ئایا دیبەیتکردن بۆ ڕاستکردنەوەی بۆچوونێکی هەڵەیە؟ ئایا دیبەیتکردن بۆ سەلماندنی بانگەشەیەکی نوێ و تازەیە؟ یاخود ئایا دیبەیتکردن تەنێ نمایشێکی وتاربێژیانەیە؟ دەکرێت دیبەیت لە هەر باردوخێکی دیاریکراودا هەر کام لەمانە بە تەنها بەجێبگەیەنێت دەکرێت هەمویان پێکەوە ئەنجام بدات تەنانەت دەگونجێ هیچیشیان نەیەتە دی بۆیە وەڵامی ئەوەی کە دی بیت چییە دەگەڕێتەوە سەر ئەو ئامانجەی کە لە پێناویدا دوو کەس ڕاگۆڕینەوە دەکەن و دەشگەڕێتەوە سەر ئەو بارودۆخەش کە تێیدا لێکتر تێگەیشتن ئەنجام دەدەن مەرجنیە دیبیتێکی سەرکەوتوو ئەو دیبیتە بێت کە لە کۆتایی قسەکان لایەنیەکی گفتوگۆکە بڵێت هاوڕێیان ئەوا منیش هاتمە سەربۆچوونی بەرامبەرەکەم و دان بەوەدا دەنێم کە پێشتر هەڵە بوومە لەو بابەتە و لێ بە هەڵە لێ ئاڵی بوومە بەواتایەکی دی پرۆسەی دیبەیتی سەرکەوت و مەرج نییە ئەو دیبەیتە بێت کە لایەکی گفتوگۆکە ئاڵای سپی هەڵبدات و تەسلیم بێت بە بۆچوونی بەرامبەرەکەی یاخود دەست بەرداری بۆ چوونەکەی پێشووی ببێت لە ڕاستیدا جەوهری ئیشی دیبیت ئەوە نییە دەشێت هەردوولا دیبیتەکە تا کۆتایی هەر لەسەر هەمان بۆ چوونی خۆیان بمێنەوە بەڵام لە کۆتاییدا دەردەکەوێت کە هەردووک پێکەوە دوو لای یەک حەقیقەتیان نوێنادەکرد بە هەردووک لە ئەو جارە یەکدییان تاوا دەکرد و جوانتر دوو دیوی یەک دراویان بە ئێمەی بینەر نیشان دەدا چونکە لە بینینی دیبەیتێکدا خودی بینەر خۆی هەردوو دیوی لێک جیاوازی ئارگومنتەکە دەبینێت بەڵگەی پێچەوانەی هەردوولا دەبینێت دژەوانەی هەردوو ڕایەکەش هەڵدەسەنگێنێ بۆیەش ئەوە بینەری دیبیت خۆیەتی کە بڕیار دەدات کە ئەقل و هۆشی لەگەڵ کام دیوی بابەتەکە دەسازێت یا لۆژیکی کام بۆچوون لەگەڵ هۆشی ئەودا تەبا دەبێت و دەگونجێت وەکو ئەوە وایە کە کڕیارێک بیەوێت مۆبایلێک بکڕێت ئەگەر دوو دوکاندار لە تەنیشتێکتری بانگەشەی باشترین مۆبایل بکەن تاکو کڕیارەکە بۆ خۆیان پەلکێش بکەن دێن هەر کامیان سیفەتی باش و بەهێز و کوالێتی بەرزی مۆبایلەکەی بەردەمیان دەخەنە ڕوو ئەو پەڕی هەوڵی خۆیان دەخەنەگەڕ بۆ ئەوەی بە بۆ ئەوەی هۆشی کەسی کڕیار بهێنە سەر ئەو ڕایەی کە مۆبایلەکەی ئەم بۆ کڕین باشتر و گونجاترە تا مۆبایلی دوکاندارەکەی دراوسەی بۆیە هەر کامیان بە شان و باڵی جۆرایەتی و چەندایەتی و خاصیت و ئادک خاسیەت و ئادگار و سیفەتی مۆبایلەکەی خۆی هەڵدەدات یەک بە یەک بەڵگە و بۆچوونەکانی خۆی یا ئەزمون و سەرگوزەشتەی خۆی لەگەڵ مۆبایلەکەی بەردەمیدا دەگەێڕێتەوە یا بە زمانی ژمارە دەیەوێ بیسەلمێنێت کە مۆبایلەکەی ئەم چەندە خۆڕاگر و چتوانایەکی هەیە بۆیە بابای کڕیار لە دەم گوێبیستبوونی هەردوو جۆری دنیابینی و لە دەم بینینی هەردوو جۆری بانگەشە و ئیسپاتی بانگەشەکانیش ئەوە خودی خۆیەتی کە بڕیار لەسەر ئەوە دەدات کە ئاخۆ کامیان قسەکانی لۆژیکی بوون و لە ڕاستەوە نزیک بوون. ئەقڵی کریاری مۆبایل هەڵدەستێت بە شەونکوونکردنی شەنوکەوکردنی یەک یەکی بەڵگەکان و ڕاڤەی خۆی لەسەریان مۆر دەکات بۆ هیچ کام لەم دوو دوکاندارە کە حەرزی بۆ چوونەکانیان دەکەن و کاڵاکانیان ساغ دەکەنەوە ناچار نین لە کۆتایی گفتوگۆکەیاندا بڵێن من وەک و ئەلف هاتمە سەرڕای هاوڕێکەم بە کە مۆبایلی ئەو لە هی من باشترە بەڵام لێرەدا دەشێ هاوڕێک لێمان بپرسێ باشە گردی بیتکردن لە فەرسەفە و ئامانجدا هیچ مەرجدانانێکی پێشوەختیی نییە بۆ ئەوەی لایەکی گفتوگۆ بێتە سەر ڕا و بۆچوونی لایەکی دیکەی گفتوگۆکە، کەواتە ئەو قسەکردنانە تەنها قسەکردن دەبن و هیچ بۆچوونێک ناگۆڕێت، بۆیە لە کاتکوشتن پتر هیچمان دەستگیر نابێت؟ یاخود دەشێ بڵێت کەوایە دیبەیت تەنها خۆسەرقاڵکردنە و بەڕێکردنی کاتە بە گفتوگۆی بێسوود. دیبەیت هیچی لێ هەڵناوەرێ و هەمووی هەر قسەی زیادەیە مادام لایەکدان بە لایەکی تردا نانێ دەشێ بۆ وەڵامدانەوەی ئەم پرسیارە لەبارەی دیبەیتکردن زیاتر لە وەڵامێک لە ئارادا هەبێت بەڵام لێرەدا من هەوڵ دەدەم بە کورتی ئەم خاڵە شی بکەمەوە من وەها لە دیبیتکردن دەڕوانم کە پرۆسەکەی پرۆسی بیناکردنی ئارگومنتە نەک پرۆسی دۆزینەوەی ئارگومنتی ئامادەکراوی پێشوەختە دیبەیت دروستکردنی بۆچوونێکی هاوبەشە نەک گۆڕینی بۆچوونێکی دیاریکراو بە بۆچوونی دیکە واتە پرۆسەیەکە هەوڵدانە بۆ دۆزینەوەی ڕاستی نەک خودی دۆزینەوەی شتێک بە ناوی ڕاستی لە خۆیدا پرۆسەکە ڕوانینی ئێمەی مرۆڤ لە دوولاوە بۆ بینینی شتێک نەک خودی شت شتەکەوەکو خۆی نەک خودی شتەکە وەکو خۆی هیچ کام لەم دوو لایەنەی دیبەیت لە سەدا سەد قسە ڕاست نین و هیچیشیان پوچەڵ نین ڕاستی وەک گەنمی نێو دڕکان بە نێو هەردووکیاندا پەرش و بڵاو بووە ئەمەش وامان لێ دەکات کە بڵێین مەسەلەکە ڕێژەییە و مطلقیت لە ناو باسەکەدا بوونی نییە خۆ ئەگەر وا نەبوایە ئەوە هەر خودی ئەگەر و گریمانەی دیبەیتکردن لە گۆڕێدا نەدەبوو یانی بە سروشتی پرۆسەکە خۆی دیبەیت لەسەر شتێک دەکرێ کە بواری ڕاجیایی هەڵبگرێت و دوو خوێنەوەی لێکجیایی بۆ بکرێ یا بە دوو لاوە ببینرێت بۆیش دوو مرۆڤی بیرکەرەوە یاخود دوولایەنی بیرکەرەوە لەسەر خوانێکدا دەنیشن و بە هەردووکیان کەشفی باسەکە دەکەن پرۆسی دیبیتکردن وێنەکێشانە لەلایەن دوو وێنەکێشەوە بە دوو ڕەنگی جیاواز کە لە دوو لای جیاوازی تابلۆکەوە بۆیە لە کۆتاییدا بە دوو دەست تابلۆکە دەنەخشێنرێت و وێنەیەکی دەستە کۆمەڵیانەی لێ بەرهەم دێت پرۆسەی دیبیت بریتە لە دروستکردنی دیوارێک لەلایەن دوو وەستای جیاوازەوە کە هەر کامیان بە سەلیقەی خۆی و بەو کارە بە سەلیقەی خۆی بەو کارە هەڵدەستێت و هەر کام لەو دوو وەستایە خشتێک لەسەر خشتی وەستای ئەوی تر دادەنێت بۆیە بە هەردووکیانەوە پێکەوە لە کۆتاییدا دیوارەکە تەواو دەکەن دیوارەکە بەرهەمی کار و کۆشش و دیزاینی هەردوو وەستایەکەیە وێنەی گشتی دیبیتیش بریتە لە وەرگرتنی هەردووک بۆ چوون پێکەوە و کۆکردنەوەیان لە یەک لۆژیکدا بە جۆرێکی تر بیڵێم دوولایەنی دیبیتکار وەکو دوو خلۆکەی دان لێگیرکردوو وان کە وەکو ئاشیاسن یا وەکو گۆڕ یا وەکو بگۆڕ گێر گێڕی ئۆتۆمۆبیل ددانیان لە یەکگیر کردووە بە پێچەوانەی ئاراستەی یەکتری یەکدی دەخولێنەوە دوو ئاراستەی دژ بە یەکەن بەڵام بە هاوکاری یەکتر دەخولێنەوە و جوڵەی هەرکامیان پێویستی بە ئەوی تریانە واتە گەر لایەکی ئەو ئاشی ئاسنە بخولێتەوە ئەوە لایەکەی تر بە ئاراستەی پێچەوانەی دەخولێتەوە بۆیەگەرچی ئاراستەشیان پێچەوانە بێ بەڵام خولانەوەی هەرکام لەم دوو بەشەی ئارشەکە پێویستی بە خلانەوەی بە خولانەوەی بەشەکەی دیکە هەیە ئەم داینامیکیەتە و جوڵەی ئاشیا گێڕی ئۆتۆمبیلەکە وێنەی پێکچواندنێکی باشە بۆ ڕاڤەکردنی بزاوتی گفتوگۆی زانستی ناکرێت ئێمە لەم حاڵەتەدا بڵێین دەبێت وا بکەین لایەکی دیکە ئاشەکە بە هەمان لای بەرامبەر بخولێنێتەوە و یەک ئاڕاستە بن دەنا نابێت هیچیان لە خولانەوە دابن هەروەکو چۆن ناشکرێت ئێمە هەوڵ بدەین لە گفتوگویەکی زانستیدا هەردوولا ناچار بکەین لەسەر یەک بۆچوون بڕۆن گفتوگۆی زانستی وەکو دوو خولگەی ئاش لە دوو ئاڕاستەی جیاواز پێکدێ کە بە پێچەوانەی یەکتری دەخولێنەوە خۆ لە کاتی گفتوگۆکردندا زۆربەی جار ئێمە لە مێشکی خۆماندا لە دواندنی خودی خۆمانداین زۆر جار لە گەرمەی وتوێژێکدا لە دڵی خۆماندا دەڵێن خۆم برادەرە لەم خاڵە ڕاستیش دەکات یا واللهی بیرم لەو خاڵە نەکردبوویەوە یا پێشتر ئەوەم نەزانی بوو یا ئەو زانیاریان پێشتر بە خەیاڵدا نەهاتبوو تازە بیزانم ئەم حاڵەتە لە خودکەشفکردنی ڕاستی لە شانۆی کلاسیکی یۆناندا زۆر باو بووە و ناوی لێنراوە هەڵاتنی تیشکی حەقیقەت وە کاتی خۆی لەلایەن ئەرستۆی فەیلەسوفەوە زۆر قسە و باسی لێوە کراوە ئەرستۆ پێیوا بووە کە مرۆڤ هەمیشە لە پرۆسیسی فێربووندایە چونکە بە تێپەڕبوونی ڕۆژگار تیشکی هەقیقات بە شێوەیەکی لە ناکاو و کتوپڕ بەرچاوی دەگرن و خۆی لێ دێننە بەر ڕێگا بە شێوەیە کە پێشتر هەر بە خەیاڵیشیدا نەهاتبوو بۆ ئێمەی بەندە یادام قابلەتی وەرگتن و پێشوازیکردنمان لە زانیاری تازە و بیرهاتی تازە و ڕای نوێ هەیە هیچ مرۆڤێک لە سەرەتای ژیانی تاک و کۆتایی لەسەر هەمان بۆچوون و جیهان ڕەوای جیهان ڕوانینی پێشوەختە نامێنێتەوە مێشکی ئێمە بە شێوەیەکی بەردەوام لە خۆ فۆرمۆڵەکردن و خۆ تازەکردنەوەدایە ئێمەی مرۆڤ هەمیشە لە پرۆسی هزرینداین و قبولکردنی بیرۆکەی نوێ بەشێکی دانەبراوە لە بیرکردنەوەمان مشکی ئێمەی مرۆڤ وەها بەرنامە ڕێژکراوە کە خاصیەتی کانی لە خۆگرتووە بۆیەکانی ئاوی سازگاری لێوە چنگ دەخرێت و دەخورێتەوە چونکە هەمیشە پێشوازیی لە هەڵقوڵان و لە دایکبوونی دڵۆپەی ئاوی سازگاری تازە و نوێ دەکات کانی بە ئەندازەی ئەوەی ئاو دەبەخشێت ئاویشی لێ دەزێت قبوڵی وەستان و مەین و مەنگبوون ناکات هەر کانیکیش بایی ئەوەندە ئیکتیفای کرد کە چیتر ئاوی لێ نەزێت و لە مەنگبوون دابێت بە کەڵکی خواردنەوە نایەت و ئاوەکەی بێکەڵک و پیس دەبێت مێشکی مرۆڤیش هەمیشە خاصیەتی بزاوتی ئەو ئاوەزەیەی هەیە هەر بە چەشنی کانی و کارێز ئامادەگی هەیە بۆ پێشوازی کردن لە بیری تازە زانیاری نوێ ڕەخنەی ڕەخنە و گلەیە یا ئەزمموی ئەوانی دیکە بۆیەش هیچ مرۆڤێک لە پاش گفتوگۆکردندا ئەگەر دەنگەشەیەکی ئەقلانی بە پیت و بە فەر سوودبەخشی لەگەڵ کەسی بەرامبەردا ئەنجام دابێت وەکو خۆی نامێنێتەوە بەڵکو بەشێکی ڕێژەیی لە بۆچوونە چەسپاوەکانی لەق دەبن بەڵکو گومان لە دڵیدا چەکەرە دەکات ئەو گومانە دەبێتە بناغە بۆ فێربوونی تازە شتی تازە لە هۆشیدا بەرنامە ڕێژ دەبێت هەندێ بیرۆکەی پێشوەختە لا دەچن بیرۆکەی نوێ شوێنیان پڕ دەکاتەوە تەنانەت ڕەنگە سیستەمی بیرکردنەوەی ئێمە بە یەک گزارشت یا بە یەک قسە تەواو سەدە تەواو 1970 پلە سەراوژێر بگۆڕێت بۆیە جەخت لەسەر ئەوە دەکرێتەوە کە جار هەیە لە وتوێژێکدا قسەیەک بە ئەندازەی هزار وشە جێ خۆی لە دڵی کەسی بەرامبەردا دەگرێت بەڵام خۆی لە کاتی دیبیتکردندا ڕەنگە هەستی پێنەکەین ڕەنگە لە کاتی دیبیتکردندا ئەقلی ئاگاییمان بە سۆز و کاردانەوەی ڕەتف کاردانەوەی ڕەتفعلی ئەقلینە ئاگەیمان کۆنتترۆل بووبێت بۆیە زۆر زەحمەتە ڕاستەوخۆ ئەو گۆڕانکاریە دەرببڕین یا دەری بخەین لە ڕاستیشدا مەرج نییە ئەگەر لە گفتوگۆدا شتێک فیر بین ڕاستەوخۆ بە زمانیش دەری ببڕین و بڵێن ئێستا فلانە شت فێر بووم چونکە مرۆڤ بە سروشتی خۆی لە کاتی قسە و دواندندا بەرگریکارە لە بۆچوونی خۆی و دەواازەکانی وەرگتن دادەخات چونکە هەموو هێزی مێشکی ڕوە ئەوەیە کە پارێزبندی لە دنیابینیەکەی خۆی بکات بەڵام هەمان ئەو مرۆڤە لە کاتی بیرکردنەوەدا وەرگرە بۆیە زۆر جار هەستی پێناکەین بەڵام لە دڵمانەوە قەناعەتمان لەق بووە بیرێکی تازە شوێن پێی ئەوی گرتۆتەوە بۆیە دەشێت ئێمە ببینە سەر بەشێک بینە سەر بەشێک لەو ڕایەی کە کەسی بەرامبەرمان لە کاتی گفتوگۆکردندا پێشکەشی کردووە سروشتی هزری مرۆڤ وایە کە وەکو پرۆگرامی کۆمپیوتەر لە کاتی ئیشکردندا گۆڕانکاری خێرای تێدا ڕوونادات بۆ چون و زانیاریەکانمان و بە ئاسانی سەراژێر نابن بە بۆ چون و زانیاری تازە چونکە ئێمە لەو کاتە ئیش دەکەین گفتوگۆ دەکەین سەرقاڵین بە بەکارهێنانی زانیاریەکانی مێشکمان نەک گۆڕینیان بەڵام لە کاتی تەنیاییماندا یا لە کاتی خەوتندا یا لە کاتی هزرین و تێڕامان و خوددواندندا سلف تۆک وەکو فۆرماتکردنێک یاخۆ نوێکردنەوە و خۆ ئەبدەیتکردنەوەیەکی کۆمپیوتەری بەشێکی زۆری بۆچون و زانیارییەکانی پێشوو لا دەبین و بە بۆچون و زانیاری تازە شوێنیان پڕدەکەینەوە بۆیە لە کاتی خودواندندا ڕەنگە بەشێکی زۆری ئەو قسانە بهێننەوە گۆڕێ کە لە دیبیتکردندا گوێمان لێ بووە کاریگەری لەسەرمان هەبووە ڕاجەسپاوەکانمانی لەق کردووە هەروەها شێوازی نوێی ڕوانینی پێبەخشیوین کە ئەسڵەن لە پێشوودا هەر بیریشمان لێ نەکردوتەوە بۆ زۆربەی قسەکانی لایەنی بەرامبەر لە کاتی دیبیتدا کاریگەری لەسەر پتەوکردن یا گۆڕینی قەنەعاتەکەمان هەیە بەڵام مەرج نییە لە ئان و ساتی گفتوگۆکردندا ئەسڵەن هەر هەستیشی پێ بکەین زۆر زەحمەتە لە کاتی دیبەیت و دواندندا دەری ببڕین ئەمە هۆکاری سەرەکیە بە بۆچوونی من کە زۆربەی مرۆڤەکان لە ئان و ساتی گفتوگۆکردندا و بە ئاسانی نایەنە سەر بۆچوونی دژەکانیان چونکە لە کاتی دەنگەشۆ دوینی مێشکی ئێمەدا جەخت لەسەر دەربڕینی بۆچوونە چەسپاوەکان دەکاتەوە. بۆیە لە ئاڵەتی بەرگریکردندایە و هاساتێک مێشک مادووە بە دەربڕین و بەکارهێنان بەڵام لە قۆناغی تەنیاییماندا کە دەخوێنینەوە یا دەنووسین یا دەخەوین یا قسە لەگەڵ خۆمان دەکەین یا پیاسەیەک دەکەین یاخود بیر دەکەینەوە هیتر لەو کاتەدا مێشکمان دەچێتە حاڵەتی بیرکردنەوەی قوڵ مێشکمان لە ئاڵەتی شیکردنەوە شیکردنەوەدایە ئەنەڵایزدایە بۆیە دەشێت گۆڕانکاری زۆر بەسەر سیستەمی بیرکردنەوەماندا بهێت لێرەدا جارێکی دیکە جەخت لەسەر ئەوە دەکەمەوە کە نابێت ئێمە دیبیتی سەرکەوتوو بەوە بپێوین کە ئاخۆ تا چەندە لە کۆتای دیبیتەکەدا لایەکی گفتوگۆکە دەچێتە سەر ڕای بەرامبەرەکەی و دان بە بۆچوونی کەسی بەرامبەر دادەنێت دیبەیت بریتی نییە لە ئاش بەتاڵکردن و خۆ بەدەستەوەدان یان دان بەویتردانان ئەگەر چی دەشێت ئەم حاڵەتانە ئاسایی خۆیان لە هەر دیبەیتێکدا ڕوو بدەن بەڵام لە بنەرەتدا دیبەیت ڕەهندێکی قوڵتری هەیە بەو پێی کە پرۆسەیەکی ئالۆزکاوی بیناکردنی ئارگومنت و بۆچوونی هاوبەش پێکاتوە وەک لە پێشدا خسمانە ڕوو بەڵکو دیبەیتی سەرکەوتوو لەوەدا وەدی دەکرێت کە دوولا بتوانن بە ئازادانە و ئازایانە گوزارشتی بەڵگەدارانە لە دوو بۆچوونی دژ ئاراستە بکەن بۆ یەک باس و خواسی هاوبەش و لە دوو ڕووەوە یەک شتی جیاواز بپێون بۆ ئەوی سەرنجام زۆرترین بژاردەی چارەسەر بۆ کێشەیەک بێتە ئاراوە یاخود زۆرترین تێگەیشتنی هەمەجۆر بۆ ئارایشی و بابەتێک بێتە بەردەست دووجار بیرکردنەوە و بیرکردنەوەی ڕەخنەگرانە Think twice and critical thinking لەژێر ڕۆشنایی کۆتاخاڵی بەشی ڕابردوودا دەگەینە ئەو دەرئەنجامەی کە کاتێک ئێمە بتوانین بە دوو دووری جیاواز و بە دوو ئاراستەی دژبەیەک بیر بکەینەوە ئەوسا دەتوانین لە قەفەزی بیرکردنەوەی تەقلیدی ڕزگارمان ببێت ئەوسا ئێمە زیاتر لە یەکدانە قاڵ بوو چوارچێوەی تێفکرینمان لە بەردەستدا دەبێت و ئاسۆکانی مێشکی ئێمەی مرۆڤ لە بەردەم بژاردەی جیاوازی بیرکردنەوەدا ئاواڵا دەبێت ئەم خاڵە جەوهریا بۆمان ڕوون دەکاتەوە کە بۆچی لە دیبیتکردنی سەرکەوتوانەدا دووجار بیرکردنەوە یاخود بیرکردنەوەی ڕەخنەگرانە ڕوودەدات زۆرجار ئێمە لە ژیانی ئاساییماندا بەهۆی سەرقاڵیەکانی ڕۆژانەوە هێندە سەرمان جەنجاڵ دەبێت کە ناپڕژێنە سەر ئەوەی کە حاڵەتێک یاخود دیاردەیەک بە دوو گۆشەی ڕوانینەوە یا پتر ببینێت یاخود لایەنە باش و خراپەکانی دیاردەیەک شتێک کردارێک یا پرۆسەیەک بتوێژینەوە ئەسلەن زۆر جار بیرکردنەوە وەک خۆی لە لامان هەرگرینگ نەبووە هەروا بە لەگەڵا ڕۆشتن و لەگەڵا ژیان لەگەڵ ئەو دیاردانەدا گوزەرمان کردووە بۆ ساتێک لە وێزگەیەکدا نەوەستاوین و لە خۆمان بپرسین بۆچی یا چۆن لەوانەی گفتوگۆی زانستیدا یا بەگشتی لە هەر دیبەیتێکدا ئێمە دەکەوینە نێو حاڵەتی خوێندنەوە جیاوازەکانەوە جۆرە جیاوازەکانی شیتەڵکردن و ڕاڤەکردن و لێڕامان و تاقی دەکەینەوە هەمان ئەو شتەی جاران کە بە چاوی ئاسایی دەمانبینی ئەم جارە جیاوازتر دەیبینین هەر لێرەشدایە کە جیاوازی نێوان هونەرمەندێک و مرۆڤێکی ئاسایی خۆی بەرجەستە دەکات مرۆڤ یاسایی بە چاوی تەماشاکردنی سێناکاڵا فیزیکیەکان دەوروبەری دەبینێت وەلێ هونەرمەند و تابلۆکێش و وێنەکێشێکی وەستا بە چاوێکی زۆر وردتر و پڕ لە سەرنجتر لە هەمان شت ڕادەمێنێ. پێشوەترێک بۆ وێنە لە بەردەمی مرۆڤێکی ئاساییدا ڕەنگە تەنها بە لەزەتی خواردن و تامێکی کاتی ئەرزشی خۆی دەربخا. بەڵام هەمان هێشوەترێ بخە بەردەمی وێنە کێشێکی دڵ بەسەلیقە و خۆش خوڵق و دەستڕەنگین بە نیگایەکی دیکە لی دەڕوانێت و بەتام و بۆ و ڕنگ و ڕووی دیکە لەرسەر ڕووپێوی کاخەزێک دەینەخشێنێتەوە وێنەی سەرڕوومەتیە و کاخەزە هەمان ئەو هێشوەترەیە نییە بەڵکو ڕنگ و ڕوخسار و دووری تازەی پێبەخشیوە لەوێوە بە ئەندێشە و ئینشای خەیاڵ و وێنەکێش مەودایەکی نوێگەرانەی لێ ڕوانینی تێدا بینا کردووە، چونکە هونەرمەند بە چاوێکی جیاوازەوە لێی ڕاماوە، لە ڕێگەی هونەرکێشیەوە هەمان ڕوانین بە چاوی ئێمە دەبەخشێتەوە. بیرکردنەوەی ڕەخنەگرانەش هەمان چاوی ئەو هونەرمەندەیە. ئێمە لە کاتی گفتوگۆکردنی زانستیدا، دەبین بەو هونەرمەندە ئاستەکانی بینینمان گەشە دەکات و ئالۆزتر دەبن بۆیە چیتر بینینمان بۆ شتەکانی دەوروبەرمان وا سەینا و سادە نابن هەم پرسیار دەکەین و هەمیش پرسیارمان لێ دەکرێت بۆیە دەکەوینە نێو عاڵەتێکی بیرسازیەوە کە پێشتر وا بە وردی و بە قوڵی بیرمان لەو بابەتە نەکردبوویەوە بگرە زۆر جاران هەمان دەستەواژە و دیاردە و چەمکەکانی جاران لە بەردەمماندا بە دیوێکی دیکە خۆیان نیشان دەدا ئیدی لەوێوە تەماشاکردنمان بۆ ئەم چەمکانە گۆڕانیان بەسەردادێ دەبن بە سەرنجدان هەر ئەمەشە پێی دەوترێ بیرکردنەوەی ڕەخنەگرانە بۆیە هەموو ئەو گفتوگۆ زانستیانەی کە دەکرێن چ ئەو وتانەی ئێمە پاڵپشتیان لێ بکەین و چ ئەوانەشی کە ئێمە لە دژیان بەرهەڵستی بکەین مێشکی ئێمە دەوڵەمەندتر دەکەن و ئاڵۆزییەکی دیکە بە ئاستەکانی بە لیڤڵسی بیرکردنەوەمان دەبەخشن ئەگەرچی ڕەنگە لە پێشدا هەر وەکو ڕەشە خەڵک بە سێنایی و سادەیی و حەوامسەرایی تەماشای ئەو بابەتەمان کردبێت یا لێوان یا لێمان ڕوانی بێت بەڵام ئەم جارە دیدگامان گۆڕاوە و ژیریانەتر و وردبینانەتر بۆ باس و خواسەکە دەڕۆین چونکە هەم ئێمە زانیاری بترمان لەبارەی چنگ کەوتووە و هەمیش هەڵگری دژە بۆچوونەکانمان بە زانیاریەکانی میسداقیەتی زانیاریەکانی ئێمەی هەڵسەنگاندووە بۆیە تەنانەت ئەو پرسیارانەش کە لە دیبەیتدا لێمان دەکرێن ئەگەر ئێمە دەربەستی وەڵامدانەوەشی نین وەک پێویست وەڵاممان دەمست دابێت بۆ ئەوەی بەلایەنی بەرامبەر بیدەینەوە بەلایەنی کام مێشکی ئێمەی جوڵاندووە لە ژەنگ هەڵهێنان و ڕزگاری کردووە ئەم دوو ڕیالیزمەی بزاوتی بیر پێی دەگوترێت دوو جار بیرکردنەوە چونکە ئێمە هەم وەک خۆمان و دیدگای خۆمان بیر دەکەینەوە هەمیش لە چاوی دژە بۆچوونەکانمان بیر دەکەینەوە بۆیە دوو جار بیرکردنەوە بزوتنەوەیەک بە سیستەمی بیرکردنەوەمان دەبەخشێ و لە یەک لای ڕوانین و گەوج بوون دەیپارێزێت دیبەیتکردن لەوە دەمان پارێزێت کە بە یەک شکل و فۆرم دنیا ببینین یان بە خێرایی بڕیان لە سەرشتەکانی ژیانمان بدەین من هەمیشە بۆ جوڵاندنی هزری فێرخوازەکانم پرسیاری سۆکراتی ئاراسی فێرخوازەکانم دەکەم و لەوێوە دەمهەوێت مێشکیان بە جۆرە جیاوازەکانی بیرکردنەوەی ڕەخنەگرانە بوروژێنم ڕەنگە زۆر زاریش پێشببینی ئەوم لێ نەکردبن کە وەڵامی هیچ کام لەو پرسیارانەم دەمەست بنێن بەڵکو تەنها ئامانجم بریتی بۆ لەوەی کە مێشکیان خەریکی بیرکردنەوە بێت و لە ژەنگ هێڵهێنان و متبوون و چەقبەستن بیپارێزێت لێرەدا چیرۆکی ڕۆڵێکی کاریگەر دە چیرۆک ڕۆڵێکی کاریگەر دەگێڕێت بۆ هەر چیرۆکێک کە لە پۆلدا دەگەردرێتەوە من چاوەناتاوێک لە وێزگەیەکەوە بۆ وێزگەیەکی دی فێرخوازەکانم دەوەستێنم و ئەو پرسیارانەی خوارەوەیان لێ دەکەم کێ هو دوو چی وات سێ کێ وێن چوار لە کوێ وەر پێنج چۆن هەو شەش چۆن وای شەش بۆچی وای هەرکام لەم پرسیارانەی سەرەوە بە تایبەت بە تایبەت دوانی کۆتایی چۆن و بۆچی وەکو کەرستەی ئامێریانەی ئەندازیاری وان هەڵدەستن بە داڕشتن و نەخشەکێشانی بیرکردنەوەی ڕخنەگرانە لە مێشکی فێرخوازەکاندا و لە هەوڵدادا بۆ وەڵامدانەوەی هەرکام لەم پرسیارانەی سەرەوە وتوێژێکی بە چێژ و هەمە چەشنانە لە نێوان و لەگەڵ فێرخوازەکاندا بەجێگەیاندووە ئیدی هەر کاتێک فێرخوازەکانم هەوڵیاندا وەڵامی ئەو پرسیارە بداتەوە ئەوە مشکی لە چەقبەستن و وەلا دنیا بینیەکەشی لە دۆگمایی ڕزگار دەکات بەداخەوە دەبێ ئەوەش بڵێم کە پەروەردە و فێرکردن لە کوردستاندا بە ئاستە جۆر بە جۆرەکانیەوە بە ئاستە جۆر بە جۆرەکانیەوە تا ڕژێکی زۆر شکستیان هێناوە لەوەی کە فێرخواز لە دۆگمایی و یەکلای ڕوانانە دوور بخاتەوە بگرە بە پێچەوانەشەوە زۆرجار ڕۆڵی نەرێنیش لەوەدا گێڕاوە چونکە جەختی لەسەر پرسیارکردن و ڕامان لە پرسیار نەکردوتەوە بەڵکو جەختی لەسەر وڵامی عازر بەدەست چر کردوتەوە لێرەدا نمونەیەک دەخەمە ڕوو لە زانکۆکاندا لە ئێستادا ئێمەی پەروەشکار و فێرکار کردومانە بە مۆدیلێکی نوێی فەلسفەی پەروەردە و فێرکردن کە بانگەشەی ئەوە دەکەین کە تەکنەلۆژیا هەمیشە فێرکردن و فێربوون بەرەو پێش دەبات ئەم گوتەیە لە هەرن لە ڕەهندێکی دیاریکراودا بەشێکی بەرچاوی ڕاستی تێدایە و لۆژیکیشە بەڵام دووپاتکردنەوەی ئەم وتەیە بەبێ خوێندنەوەی دووریەکانی دیکەی پەیوەندی نێوان تەکنەلۆژیا و فێربوون بە جۆرێک لە جۆرەکان بەرەو تەسکڕوانین و دۆگمایی لە پەلکێشان دەکات پەلکێشمان دەکات مەسەلەکە لەوە ئاڵوسترا چونکە تەکنەلۆژیە ئەگەر لە ڕووی دەستخستن و پیشاندان و نمایندەکردنی پرۆسی فێرکردن بەرەو پێش ببات لە دیوی جۆرایەتی و چیەتی ئەو معریفە گوزارێکی گوزارێکی گەورەی لە پرۆسی پەروەردە گورز گورزێکی گەورەی لە پرۆسی پەروەردەداوە دەکرێت لێرەدا بڵێین کە ئەم گوتەیە گوتەی سەرێ نابێت وامان لێ بکات کە چاومان بنووقێنین لە هەمبەر ئەم گو گورزە گەورەیە کە کۆی تەکنەلۆژیا لەوانەوتنەوە و فێرکردن داویەتی نابێت ئەوەش لە یاد بکەین کە خۆتەسلیمکردن بە هەژمونی تەکنەلۆژیا بە شێوەیەک لە شێوەکانی زوو تەسلیم کردن و هەرزان بەخشی زانیاریە بە قوتابی و تەنانەت لێسەندنەوەی توانە سروشتیەکانی هزر و مشکی قوتابیە لەوەدا کە خۆی لە یەک ئاسدا بیر دەکاتەوە بەڵام تەکنەلۆژیا لە بیری ئەو لە ئاستەکانی دیکە دابیر دەکاتەوە بۆیە هەقی خۆیەتی بپرسین کێ دەڵێ بەکارهێنانی تەکنەلۆژیا هەموو کات لە پۆلدا بە ئەرێنی دەشکێتەوە کێ دەڵێت هەموو کات تەکنەلۆژیا باری سەرشانی فێرخواز لە فێربوون سوک دەکات ئەگەرەوەش ڕاست بێ کێ دەڵێ کوالێتی ئەو فێربوونەی کە بەهۆی تەکنەلۆژیاوە قوتابی ئاشنای دەبێت لە هەمبەر ئەو خواستەدایە کە ئێمەی مامۆستا بۆی دەخوازین یاخود کێ دەڵێ مێشکی قوتابی لەگەڵا ڕاهاتن بە بەکارهێنانی تەکنەلۆژیا و ئامێر و شاشە زیرەکتر دەبێت بۆیە ئەو جۆرە زیرەکایەتیەی کە فێرخواز کە فێرخوازی بەکارهێنەری تەکنەلۆژیا بۆی دروست دەبێت چ جۆرێکە و چ چۆنێکە ئەسڵەن پێناسە و ڕوانینی ئێمە بۆ خودی چەمکی زیرەکایەتی یا بلیمەتی چییە؟ ئایا ئامانج لە پەروەردە و فێرکردن و گەیاندنی زانیاریە بە شێوەیەکی خێرا کە تەکنەلۆژیا زۆر باش ئەمەیان بۆ ئەنجام دەدات یاخود ئامانجەکە بریتە لە بەخشینی توانستی چارەسەری کێشە و بەخشینی توانستی وەڵامدانەوەی پرسیار و بەخشینی توانستی بیرکردنەوەی قوڵ بۆیە ئەو گوتارە ڕێبازیە پەروەەردەیە کە لە ڕێگەی دووبارەکردنەوە دەیەوێت پێمان بڵێ هەموو کات بەکارهێنانی تەکنەلۆژیە پرۆسی فێرکردن بەرەو پێش دەبات ئەگەرچی لە ڕووکەشدا زۆر پێشکەوتوانەیە بەڵام ئەگەر بخرێتە ژێر نەشتەری دووجار بیرکردنەوەوە ئەوە دووچاری زۆر ڕەخنە و پرسیار و پرسی هەستیار دەبێتەوە هەروە بە سێنایی ئیسپات ناکرێت و باوەڕی پێ ناکرێت ئەمە پێی دەوترێ بیرکردنەوەی ڕەخنەگرانە ئەمە ئەو بیرکردنەوە پەرەسەندوویە کە ناڵێت کە نایڵێت هیچ تێگەیشتنێک وا بە سێنایی قبول بکرێت بە بێ پرسیارکردن و تێهەڵچوونەوە بۆیە دیبیتکردن لێرەدا گرنگە چونکە هەموو چەمک و دیاردەیەک لە دیبیتکردندا لە باری ئاسایی بوونی خۆی نۆرماڵیزت دەردەهێنرێت و دەخرێتە ژێر توێژاڵی پرسیارەوە چونکە ئێمەی مرۆڤ پێویستی هەنووکەیمان هەیە بە دووبارە داڕشتنەوەی تێگەیشتنەکانمان مرۆڤ بە سروشتی خۆی کاتێک خوو بە دووبارە دیتنی شتەکان دەگرێت ناتوانێت بە جۆری جیاواز ببینێت و لە بەردەمیدا سایی دەبێت جا لێرەدا خودی دیبیتکردن بریتە لە گومانکردن گومان کردن لەو قەنەعەتەی کە ئێمە زۆر جار لە ژیانماندا لە کایە جۆر بە جۆرەکانەوە بە خۆش باوڕی و عوام فریوانەیی خۆمانەوە لە ئەنجامی زۆر دووبارەبوونەوەی ئەقل و هۆشی خۆمان پێوە تەسلیم کردووە جارێک لە جاران ئەو دەرفەتەمان بۆ دروست نەبووە یا دروستتر بەڵێم ئەو دەرفەتەمان لە بەردەم خۆماندا دروست نەکردووە کە بە چاویلکەیەکی دیکە سەرنجی لێ بدەین و ئاخۆ بزانین بەو شێوازەیە کە هەمیشە خۆمان تەسلیمی کردو و خۆمان پێوەگرتووە یا بۆچی بەو شێوەیە ڕاستە و بۆچی بەو شێوەیە پێچەوانەکەی ڕاست نییە دەشێ بۆ شیکردنەوەی ئەم خاڵە ئەم نمونانە بهێنمەوە ڕوتی هەرە باڵا و زاڵبووی ئێستای سیاسەتی بەروەەردە و فێرکردن لە کوردستاندا ئەو ئاراستەیە گرتووە کە زمانی نێوکایە و دامەزراوە پەروەردەیەکان دەبێت ئینگلیزی بێت چونکە ئەو گوتارە جەخت لەوە دەکاتەوە کە ڕوون و ئاشکرایە ئینگلیزی زمانێکی نێودەوڵەتی و نێودەوڵەتیە و سنوورە جوگرافیەکانی بەساندووە لە هەمان کاتیشدا بووە بە زمان حاڵی ڕوتی سەرمایهداری و جیهانگیری ئەو جیهانگیریەی کە حتممیە و هیچ نەتەوەیەک ناتوانێ خۆی لە بەردەمیدا ڕابگرێت بۆی لە پێناوی بێبەش نەبوون لەو پێشکەوتنەی کە ڕژێمە سەرمایەدارەکانی دنیا بەهۆی وەرگرتنی زمان و کللتور و ڕێو ڕێوڕسمی دنیابینی ڕۆژئاواوە پێگەیشتوون بۆی پێویستە ئێمەی کورد خۆمان بێبەش نەکەین لەوەی کە زمانی ئینگلیزی بکەین بە زمانی زانست و تەنانەت زمانی ڕۆژانەی وەچەی داهاتومان و واتا قسەکردن بە زمانی ئینگلیزی و لە بیرخۆبردنەوەی زمانی دایک بوو بە نیشانەیەک لە نیشانەکانی پێشکەوتن بۆیە ئەم گوتارە جەختێکی جددی لەوە دەکاتەوە کە دەبێت بەهۆی ئەو زمانەوە ئێمەش بەرنامە پەروەردەیەکانمان چاکساز بکەین و کەرتی فێرکردن بەرەو پێشەوە ببین ئەم گوتارەی سەرەوە گوتاری هەرە باڵای سیاست خوازانی پەروەردەیە و لە پێناوەشدا لێشاوێک میدیای زل و زۆر کاری بۆ دەکات نووسەرانی زۆریش ڕەواجی پێدەدەن، بەڵام ئەگەر بە چاویلکەی بیرکردنەوەی ڕەخنەگرانە لە دووتوێی ئاستی دیکەی تێگەیشتن بۆ باس و خواسەکە هەڵبچنرێت، یاخود بە پێچەوانەیەکی فراوانتر بابەتەکە بتوێژینەوە، ئەو قسەیە هەڵبسەنگێنین، دەبینین کە ئەم گوتارە دووچاری ڕەخنە و تانە و توانجی زۆر دەبێتەوە. و خوێندنەوەی دژە باوی دیکەی زۆری بۆ دەکرێت بیرانێکی دژە بۆچون هەن کە لە دەرەوەی ئەم سندوقا بیر دەکەنەوە پێیان وایە کە زۆر وڵاتی دنیا لە ڕەوڕەوەی شارستانیەتدا لە پێشەوەی هەرە پێشەوەن و شەرمیان بە زمانی دایک نییە زمانی تەکنەلۆژیایان زمانی ڕەسەنی خۆیانە هەروەها ئەم گوتارە دژە بۆچوونە جەخت لەوە دەکاتەوە کە لە ئان و ساتێکی وەک ئێستای ئێمەی کورد کە خەمی بیناکردنی ماڵ و دەوڵەم دەوڵەتین پێویستیەکی لە بن نەهاتومان هەیە بە پاراستنی شوناس و کللتورمان بێگومانیش زمانی دایک دەرخەرێکی ڕاستەقینەیە لەوەی کە ئێمە کەین و چنەتەوەیەکین و چی ئێمە لە نەتەوەکانی دیکەی دراوسێ و دنیا جیا دەکاتەوە بۆیە لە پێناوی زیندیەت و ڕاگرتنی گیانی نەتەوەی و پارێزبندکردنی شوناس و ناسنامەی کللتوریمان حوجێمان بەوەیە کە جەخت لە پاراستن و پتەوکردنی زمانی دایک بکەینەوە بۆ ئەوەی وەچەی تازەی ئەم نەتەوەیە لە ڕێگەی پردی زمانەوە بە مێژوو و کللتور و ئاین و بەها و ئەدەب و کەلپوری وەچەی پێشخۆی بگات ئەم دوو گوتارە دژبەیەکە هەر کامیان لۆژیکی خۆیان هەیە و هەرکامیان دنیابینییەکیان لەسەر بناغەی فەلسەفە دیاری کردو فەلسەفەی دیاریکراو بنیات دەنێت. جەوهەری قسەکە ئەوەیە کە وەرگرتنی سەرجەمگیرانەی هەرکام لەم دوو بۆچوونە بە تاقی تەنها وەک خۆی بەبێ ڕەچاوکردنی بیرکردنەوەی ڕەخنەگرانەی دژەکەی، ڕەنگە بە جۆرێک لە جۆرەکان بەرەو دۆگماییمان ببات و تەنانەت بمانخاتە نێو ڕۆڵی جۆرێک لە خۆشباوڕی و تەنگباوڕی. بۆیوانەی گفتوگۆی زانستی لە هەڵە لە هەوڵە هەرە پڕ لە بایەخەکانی ئەوەیە کە بۆ بابەتێکی لەم شێوە لانی کەم دوو تێگەیشتن بخاتە بەردەست یا دوو بژاردەی جیهانبینی بهێنێتە ئاراوە کە تاک لە ڕێگەی دیتن و پشکنین و بیرکردنەوەی هەردووکیانەوە بگاتە ئەو مەخصودەی کە پێویستە چی بکەین و بڕوا بە چی بکەین بیرکردنەوەی ڕخنەگرانە دەرچوونە لە قاڵ بوو قەفەس و سندوو قەتەسکەکانی بیرکرد بیرکردنەوە و پێشنیارکردنی بژاردەی دیکە، هەروەها داڕشتنی فۆرم و شێوەی شکڵی دیکە بۆ بیرکردنەوە، دەکرێت ئەم نموونەی خوارەوە باشتر وێنەی ئەم خاڵەمان بۆ بکات، لە سەردەمی زووی مرۆڤایەتیدا و تا ئەم چەند ساڵەی ڕابردوو شارستانیەتیەکان خوویان بەوە گرتبوو کە پێنووسە قامیش بخەنە نێو قوتووی مەرەکەبەوە و لەسەر تیانووس و لەوها و پێستەکانیاندا پیت هەڵچنن لە ڕێگەی دووبارەبوونەوەی ئەم هونەرە بووبوو بە دیاردەی باو باوی شێوەنووسین و خەڵک خویان پێوەگرتبوو پێنووس بەم شێوەیەکی ئێستا هەیە مەرەکەپ لە نێو بۆڕی بچووکی پلاستیکیان داری یا هەر کانزایەکی دیکە لە ئەنجامی شکاندنی ئەو باوڕەوە پەیدا بووە کە ئەنجامی ڕێچکەشکێنی و تاقیکردنەوەی تازەگەرانەوە سەری هەڵداوە ئەمجارە مرۆ بە شێوێکی دیکە بیری کردوێتەوە لە بری ئەوەی قامیش بخاتە نێو مەرەکەبەوە بە پێچەوانەوە مەرەکەبەکەی خستۆتە نێو قەڵەمێکەوە لێرەشدا شێوە و شکلێکی تازەی پێبەخشیوە بە پێنووس کە زۆر جیاوازە لە هی پێش خۆی ئەوەی دەمهەوێ لێرەدا ئاماژەی پێ بدەم ئەو فەسەفەیە کە دوو جار بیرکردنەوە جگەلەوەی ڕێچکە باوەکانی ڕوانینی ئێمەی بۆشتەکان دەشکێنێت جێداری دیکەمان دەخاتە بەردەست و جگە لەوەی کە تەسکبینی دۆگمایی دەمانپارێزێت لە هەمانکاتیشدا بەرەو داهێنان دەمانبات ئەو تا هەموو داهێنانەکانی شارستانیەکانی مرۆڤایەتی لە ئەنجامی گۆڕینی ڕوانینی مرۆڤەکان بۆ کێشەکان لە ئەنجامی وەگەڕخستنی شێوازی نوێی بیرکردنەوە و هات بیرکردنەوە هاتوونەتە ئاراوە بۆیەگەر دوو جار وە تەنانەت زیاتریش لە دووجار بیر نەکەینەوە نەتوانی کێشەیەک بە چارە بگەیەنی و نەتوانی داهێنەرکاری بەخۆڵقێنی هەروەکو ئەلبرت ئەنشتاین گوتوویەتی ناشێت کەسی ژیر بڕوا بکات بۆی کە ئێمە ئەتوانین بە هەمان ئەو ئەقلێتەی کە کێشەکانمان خوڵقاندووە چارەسەری کێشەیەک بکەین.